سوپاستانەکەم چەند کەس لەئێوە ئەتانەوێ شاد و سەربەرز بن وە چەند کەس لەئێوە ئەتانەوێ کە هەم ئازاد و سەربەرز بن وە هەم شاد و بە ئومێد. زۆر سوپاس بۆ شوێنێکی گونجاو هاتوون من موعەزەمیم مەحمودی موعەزەمی. بەخێر بێن بۆ سیمیناری گوندی خوێ یان سیمیناری خراپتر لە مەرگ چیە بەخێر بێن. حەزەکەن چیرۆکێکتان بۆ بگێڕمەوە؟ ناوەڕێ. چیرۆکەکە بەم جۆرەیە، من ماوەیەک ماڵەکەم لە نزیک باخی فولادی بوو نزیک سوهانەک، لە خوار گوندی سوهانەکەوە. ماسی شەوی جەژن دوو دانەم هەڵگرتبوو. پاش ماوەیەک دوای ئەوەی دوو مانگ تێپەڕی، لە سەروو ماڵی ئێمەوە حەوزێکی گەورە هەبوو. ڕۆژێک مۆڵەتم لە خاوەنەکەی وەرگرت، ئەگەر ڕێگەم با ئەم ماسیانە بخەمە ناو حەوزەکەوە، هەم ماسیەکان خۆشحاڵەبن و هەم دواجار ئەم حەوزە ماسی تیایە و ئەمانی دەچنە پاڵ ئەوانی تر، وتی باشە کێشەیەک نییە. لەبەرئەوەی من کەسێکی هاروهاج بووم و ئیشەکانم بە ڕێکوپێکی نەئەکرد، ماسیەکانم بە شوشە ئاوەکەوە هەڵگرت چوومە ناو حەوزەکەوە. ئێوە ئەزانن ماسی ئەگەر لەناکاو ئاوەکەی بگۆڕێت لە پڕا بیخەیتە ئاوێکی ترەوە تووشی شۆک ئەبێت و ئەمرێت؟ هەر بۆیە ماسییەکانم بە شووشە ئاوەکەوە خستە ناو حەوزەکەوە. لێوارەکەی لە دەرەوەی ئاوەکە بوو، بەڵام بنکەکەی لە حەوزەکەیا بوو. تاوەکو ئاوەکە هێواش هێواش چی لێ هات، لەگەڵ یەک هاوتا بوون. هێواش هێواش ئاوی حەوزەکەم کردە ناو شووشەکەوە و لە ئاوی شووشەکەم ڕشت. تاوەکو لە ڕووی کیمیاییشەوە وەک یەکیان لێ بێت و ماسییەکان لەگەڵ یەڕا بێن. پاشان کاتێک ویستم دەریان بهێنم، وتم با جارێ یارییەکیان لەگەڵ بکەم. شووشەکەم لە ئاوی حەوزەکەیان نقووم کرد، پاشان هێواش هێواش شووشەکەم هەڵگێڕایەوە و هێنامە دەرەوە. ماسییەکان لە ئاوی حەوزەکەیا بوون. ئێوە ئەڵێن ماسییەکان چییان کرد؟ ماسییەکە ئاوای کرد. بە ئەندازەی شووشەکە ئاوایی. پاشان کەمێک چوە پێشەوە زانی ئێ ئێ کەمێکی تر چوە پێشەوە گەڕایەوە بە هەر چوار لادا ئەسوڕایەوە سەیر ئەوە بوو لەگەڵ هەر جوڵەیەکدا بە ئەندازەی تیرەی شوشەکە ئەچوە پێشەوە واتە بە یەک جار مەودایەکی زۆری نابڕی جاری دواتر کە ئەجوڵا دیسان بە ئەندازەی تیرەی شوشەکە چوە پێشەوە چەندین و چەندین جار ئەم کارەی دووبارە کردەوە بۆی دەرکەوت ئەو دیوارە دیوارێکی خەیاڵی بووە. هەر بەربەستێک کە لەبەردەم تای بینی هەر بەربەستێک کە لەبەردەم تای بینی. با پێتان بڵێم لە سەدا نەوەد و حەوت نەوەد و حەوت تا لە سەدا نەوەد و هەشت خەیاڵاتە خەیاڵاتی بەتاڵە دیوارێک لە ئارادا نییە کێ ئەو دیوارەی بەدی هێناوە خۆت لە کوێدا ئەو دیوارە دروست کردووە لێرەیە. کوڕی خۆم بە ئەندازەی بەڕەکەت پێ ڕاکێشا. ئەم بەڕەیە لە کوێیە؟ کێ ئەڵێ بەڕەی من لێرەدایە یان لێرەدایە؟ کێ پێناسەی ئەم بەڕەی کردووە؟ بۆیان پێناسە کردوویت و تۆش قبووڵت کردووە. تۆ بڕۆ ببە خاوەنی هەموو دونیا. کێ ئەتوانێ ڕێگەت لێ بگرێ؟ ئەم دیوارانە خەیاڵاتن، ئەو ماسییەش نموونەکەیەتی. ماسی، من شوێنەکەی ئەگۆڕم، بەڵام ئێوە ماسی نین، ئێوە ڕووەک نین، ئێوە گوڵ نین لە باخچەیەکدا بڕوێنرێن، ئێوە مرۆڤن. کاتی خۆی کە ئێمە لە زانکۆ گفتوگۆمان ئەکرد، هەندێ کەس بۆچوونیان وابوو ئەیانوت کاکە گیان، تۆ ناتوانیت گوڵێکی سوور لە بیابانێکدا بڕوێنیت. تۆ ناتوانی سووچی حەوزێکی پیس بە خاوێنی بهێڵیتەوە. ڕۆژێک بە مامۆستاکەم وت، من باوەڕم بەم قسانە نییە، بەڵام نازانم چییان وەڵام بەمەوە. ئەویش فەرمووی، ئەو بەڕێزانە ڕاست دەکەن. بەڵام هەڵەی ئەم قسانە لەوەدایە کە مرۆڤ لەگەڵ گوڵی سوورە کە ناچار و بێدەسەڵاتە، پابەندی شوێنێکە بە هەڵە وەرەگرن. مرۆڤ ئەو شوێنەی گەشەی تیا ناکات ئەتوانێت جێ بێڵێت، هاوکات دەتوانێت گۆڕانکاری بکات، ئێمە گوڵی سوور نین، ئێمە مرۆڤین. کۆمەڵگا حەوزی پیس نییە کە من بەشێک بم لێی و بمەوێت گۆشەیەکی خاوێن بکەمەوە، ئەسڵەن ئەم قسانە وا نین. خودی ئەو پیسی و خودی ئەو کێشانە بۆ خۆیان خەیاڵاتن. خەیاڵاتێکن کە ئێمە ئەیگۆڕین بۆ واقیع. پشت بەخوا لە سیمیناری ڕازی چرای جادوو زیاتر لەسەر ئەم بابەتە ئەڕۆین کە چۆن ئێمە دیلی خەیاڵاتەکانمانین چۆن لە توانا بێ سنوورەکانی خۆمان بێ ئاگاین ئێوە حەزەکەن ماسی بن حەزەکەن چی بن مرۆڤ مرۆڤ بەڵام مرۆڤێک نا کە بە ئەندازەی ماسییەک بیرەکاتەوە نەوەک مرۆڤێک کە لە گوندی خوێیا گیری خواردووە نەوەک مرۆڤێک کە ئاگای لە تواناکانی خۆی نییە، بەڵکو ئەو مرۆڤەی کاتێک خوداوەند خەڵقی کرد بە خۆی فەرموو، فتبارک اللە احسن الخالقین، ئەو مرۆڤەی کە ڕۆحی خودای لەگەڵ خۆیدا هەڵگرتووە، ئەو مرۆڤەی کە خواوەند ڕێزی لێ ئەگرێت، ئەو مرۆڤەی کە کاری گەورە ئەکات، ئێمە ئەوەین. دوورکەوتووینەتەوە لە ئەسڵی خۆمان دوور کەوتووینەتەوە و هەر ئەناڵێنین و خەفەتە خۆین. خۆشحاڵم کە ناتانەوێت ماسی بن. دەی بەردەوامە بین. ئەڵێن چی بکەین؟ یەکێک لە هەنگاوەکان ئەوەیە کە هاتوونەتە ناو ئەم سیمینارەوە. ئەمە خۆی هەنگاوێکی گەورەیە. من پیرۆزباییم لێ کردن بۆ ئەم ئازایەتیەتان. لەبەر ئازایەتیەکەت پیرۆزبایم لێکردی. ئێوە ڕێزی خۆتان گرتووە و زەحمەتتان کێشاوە و هاتوون بۆ ئەم سیمینارە کاتتان تەرخان کردووە. ئەم ئەرزش و بەهادانانە بۆ خۆتان سەرەتایەکی باشە. ئایا ماسی ئەتوانێت لە شوشەکەی گەورەتر بێت؟ ئەتوانێت یا ناتوانێت؟ ناتوانێت. باوکم لە هێنانەوەی نموونە و بەسەرهاتا بلیمەتە. من ئێستا پێیەزانم بەمناڵی پێێ وتین بابە ماسی لە دەریادا گەورە ئەبێت نەوەک لە حەوزا. ئەگەر ئەتەوێ گەورە بیت بڕۆ ناو دەریاوە. یانی ئەو کاتە بە ئێمەی ئەوت لە گوندی خوێ وەرنە دەرەوە. ئێمە هەموومان هەروا بووین. چوار برا بووین هەموومان هەروا بووین. بە منی ئەوت ئەگەر سەرۆکی کۆمپانیایەکی پێنج کەسیت، بڕۆ لە کۆمپانیایەکی پێنج هەزار کەسیدا دابمەزرێ چونکە لەو کۆمپانیا پێنج کەسیەدا تۆ لە سەرووی هەموانەوەی بەڵام لە کۆمپانیا پێنج هەزار کەسیەکەدا لە سەرەتای ڕێگەدای ئەو کارەی کە خۆی هەمیشە لە ژیانیا ئەیکرد مەترسن مەترسە لەوەی بڵێیت من لێرەم پێنج کەس گوێم لێگرن. وەرە دەرەوە تۆ توانات هەیە باوەڕت بە تواناکانی خۆت نەکردووە خۆت بە کەم ئەزانیت هەر بۆیە ژیانی زۆربەمان تاڵە لە بەیانیەوە تا ئێوارە بۆڵە بۆڵە کەین هاوارە کەین پارەم نیە سەیارەم نیە مناڵەکەم واکات ژنەکەم واکا شەو ئەخەوێ و بەیانی هەڵەستێ و هەمان کار دووبارە ئەکاتەوە ئێوارە دیسان بە بۆڵە بۆڵ ئەخەوێت و بەیانی هەمان کار دووبارە ئەکاتەوە. لە گوندی خوێدا جیرمان خواردوە لە گوندی خوێدا جیرمان خواردوە با بێینە دەرەوە ئیتر ئەو کارانە مەکە ئێستا کە ئەچیتەوە بۆ ماڵەوە ئیتر ئەم کارانە مەکە سبەینێ کاری سبەینێ دەنجام بدە بەم شێوەیە سنورەکان تێکەشکێن ئەو کارە ئەنجام نادەی چونکە ئەترسی باشە بترسە بەڵام ئەنجامی بە. ئێوە ئێستا لە شوێنێکان کە هەست بە دڵنیاییەکەن ڕاهاتوون دراوسێکەتان هەناسن هاوڕێتان هەیە ڕێگەکان شارەزان دەرامەتان دیاریکراوە قەرزدار و خاوەن قەرز خەریکم پێکەوە ئەژین بەوردی ئەمە چی پێڵێن گوندی خوێ تکایە لەم گوندە وەرنەدەرەوە. وەرنە دەرەوە تا ببینن تەواوی ئەو شتانەی ئێوە لێیان ئەترسان خەیاڵات بوون. من لە ژیانما ڕووداوی وام بەسەر هاتووە کە خەڵکی دیکەی لێک هەڵەوەشان بەڵام وەزعی منی باشتر ئەکرد. یانی هەر چەند سەیرەکەم هەر ڕووداوێکم بەسەر هاتووە لە سەرەتاوە ترسناک بووە بەڵام من بە باوەڕی خۆم خودای مەزن و میهرەبان، بە سۆز و میهرەبانییەکەی خۆی منی حاڵداوەتە شوێنێکی ترەوە. ناڕازی بووم، کەچی شوێنێکی باش بوو. پاشان سەیرەکەم ئێرە چەند شوێنێکی باشە. هەروا بۆ خۆم ڕاوەستم و سەیرەکەم. لە ناکاو لقێکم بەرەکەوێت، هاڵ ئەدرێمە شوێنێکی ترەوە. ئێ! ئای! خۆ ئێرە شوێنێکی باشترە. ڕێگە بەن لەقتان لێ بەن. ڕێگە بەن بە پشتە مل تانا بچێشن بەڵام بەو مەرجەی هەڵتان بەنە دەرەوە نەوەک بچێشن بە سەرتا تا لە جێگەی خۆت بمێنیتەوە. بەڕەکەی تۆ بە ئەندازەی دونیایە. بەڕەکەی تۆ بە ئەندازەی یەک دونیایە. هەر چەنێک ئەتەوێ سوودی لێ وەربگرە. ئێمە زیندانین. زیندانی بیرکردنەوە، زیندانی باوەڕ، زیندانی ڕەفتار، تەنانەت جلوبەرگ پۆشینمان، تەنانەت قژ داهێنانمان، تەنانەت خواردنمان، هەموویان بوون بە عادەت. من کەسێکی خۆشەویست هەیە لە خێزانەکەماندا پێی ئەڵێم بۆچی فڵان خواردن ناخۆی؟ ئەڵێ مەگەر دایک و باوکی من خواردوویانە تا من بیخۆم؟ وتم دەی ئەوان ئەنتیبایۆتیکیان نەخواردووە تۆش مەیخۆ. ئەوان پزیشکیان نەبوو تۆش بانەت بێت. لە گوندی خوێدا گیرمان خواردووە. هەواڵێکی ناخۆش هەواڵێکی چی؟ هەواڵێکی ناخۆشم پێیە بۆتان. هەواڵێکی ناخۆش ئەی مرۆڤ تۆ زیندانی زیندانێکیت پاسەوانی زیندانەکە دادوەر پارێزەرە بێدەسەڵاتەکەی و تەواوی ئەو کەسانەی لەو سیستەمەدا ئیشەکەن چێە خۆتی تۆ دیلی دیلێک کە ئەگەر بیەوێت ڕابکات پاسەوانەکەی زووتر لەو پێیەزانێت ڕێگەی هەڵاتنت نییە چونکە خۆت خۆت دیل کردووە ئەشتەوێ ڕزگارت بکەن ئەتەوێ یەکێک بێت ڕزگارت کات ئەستەمە ئەتەوێ بێیتە دەرەوە بەڵام یەکێک قاچی گرتووی. ئێ ئەتەوێ ڕابکەی ئەزانم ئەتەوێ ڕابکەی زیندانەکە تونتر ئەبێت ڕۆژێک ئەبێ ڕزگارت ببێت ئەو ڕۆژە کەیە هەر ئێستا ئەبێ ئەم دیوارانە بڕوخێن دیواری نەریت، دیواری کەلتور، دیواری ڕەفتار، دیواری ئیحساس، ئەبێ هەموویان بڕوخێن تا ئازاد بیت، تا ببیت بەو کەسەی کە خودا بەدی هێناوی، ببی بەو کەسەی کە بۆ ئەو مەبەستە بەدی هێنراوی، نەوەکو بگریت بۆ شتێکی بچوک کاتێک خاوەنی هەموو دنیایت، کاتێک خودات لەگەڵدایە. کاتێک هەموو بوونەوەر چاوەڕێی ئەوەیە تا تۆ داوای شتێک بکەی. ئەتانەوێ ئازاد بن یان نا؟ لە ناخی دڵەوە ئەتانەوێ یان نا؟ ئەتوانن. ادعونی استجب لکم. خوای گەورە گوێبیستی پەیامی ئێوەیە. دەست بەرز بکەنەوە و داوای لێ بکەن یارمەتیتان بات، یارمەتیتان ئەدات. خودا یارمەتیتان یات ئەو دیوارەی کە ئەبێ بڕوخێت ناوی دیواری ترسە دیواری چیە ترسە کاتێ دیواری ترسەکانتان ڕوخاند ئەبینن کە هەمووتان پادشا و پێشەوان یەکی پاچێک هەڵگرن بۆ هەڵکەندنی زیندان هەرکە زیندانەکەتان بڕی هەمووتان شاه و پێشەوان. بمرن بمرن لەم نەفسە داببڕێن کە ئەم نەفسە وەک بەندە و ئێوەش وەکو بەندی وان ئەو نەفسەی کە باسی ئەکەین هەر ئەم ترسانەیە هەر ئەم ترسانەیە ئەم شیعرەی مەولانا بخوێنەوە بە ڕاشکاوی بە هەموومانی وتووە. ئێوەش بڕیارتان داوە پاچێک هەڵگرن بۆ هەڵکاندنی ئەم زیندانە، چاڵێک دروست بکەن و بێنە دەرەوە، ئەو دیوارە دیواری ترسە، ئەمڕۆ ئێمە فێر ئەبین کە ئەم ترسانە چۆن بەدی دێن و من و تۆ چۆن ئەتوانین چاڵێک هەڵبکەنین بۆ هەمیشە. دیوارێکی تر، ئەویش ئەبڕین، ئەوی تریش ئەبڕین، یەکێکی تریش ئەبڕین، تا کاتێک کە زیندووین، ئێمە ئەگۆڕێین، تا کاتێک زیندووین، فێر ئەبین، تا کاتێک زیندووین، خۆمان نیشان ئەدەین و ڕێگە ئەدەین ئەوانی تریش خۆیان نیشان بدەن، خۆمان نیشان ئەدەین، نەک بە قسە، بە کردەوە. لەبیرتان نەچێت، ئەگەر ئەتانەوێ یارمەتی هەژاران بەن، تکایە بەشێک مەبن لەوان. ئەگەر ئەتانەوێ یارمەتی نەخۆشەکان بەن تکاتان لێەکەم بەشێک مەبن لەوان. پاسێک وەرەگەڕێت ژمارەیەک سەرنشین ئەمرن ژمارەیەکیش بریندارەبن ژمارەیەکی تریش بە سەلامەتی دەرەچن کام دەستەیە ئەتوانێت یارمەتی ئەوانی تر بدات تکایە سەلامەت بن. ژمارەیەک کەس دەردەدارن، داماون، هەژارن، ناتوانن، دەسەڵاتیان نییە، بارودۆخیان ڕێگەیان پێ نایەت. چ کەسێک ئەتوانێ یارمەتیان بات؟ ئەوەی کە هەیەتی. گۆزە هەر ئەوەی لێ دێتە دەرەوە کە تیایەتی. گۆزەی بوونتان بە سامان، بەرەکەت، خۆشەویستی، میهرەبانی و ڕەفتاری جوان پڕ بکەن. ئەوسا کە دونیا دەست بە گۆڕان ئەکات و خاڵی سەرەتاکەی لە کوێدایە؟ لە کوێوە دەست پێ ئەکات؟ لە منەوە. ئاوایی ئەتوانی دنیا بگۆڕیت نەوەک چەک هەڵبگریت و بکەویتە گیانی ئەم و ئەو. لە خۆتەوە دەست پێ بکە. لە خۆتەوە دەست پێ بکە. ئەوەی کە ئەیڵێیت ئەوە بە. ئەمە باشترین ڕێگایە. ئێوە گوێ لە قسەی چ کەسانێک ئەگرن، باوەڕتان بە چی هەیە، پەیڕەوی چ ئایینێکن، ئەو ئایینەی کە ڕابەرەکەی ئەوەی ئەوت کە خۆی ئەیکرد. هەرگیز درۆی نەکرد بەڵام شوێنکەوتوانی دوای هەزار و چوار سەد ساڵ وەک خۆڵی بیابان درۆکەن باوەڕیشیان بەوە هەیە کە درۆزن دوژمنی خوایە ئەڵێن غەیبەت کردن وەک ئەوە وایە گۆشتی براکەت بە مردووی بخۆی من پێتان نیشان ئەدەم کە ڕۆژی چەندین ملیۆن تەن گۆشتی برای مردوو بەوپەڕی لەززەتەوە ئەخورێت بۆچی؟ لە گوندی خوێدا گیرمان خواردووە تێنەگەشتووین، لە خۆمان تێنەگەشتووین، لەوانی تر تێنەگەشتووین، لە دونیا تێنەگەشتووین، کێشەیەک نییە ئێستا ڕوونیەکەینەوە، ئەسڵەن هیچ شتێک لەم دونیایەدا بێ هۆکار نییە، ئێوە لە خۆوە لێرە نین، من لە خۆمەوە لێرە نیم، کارەبا لە خۆیەوە نییە، هەموو ئەم شتانە بۆ ئەوەن کە تۆ بگۆڕێیت، ئەبێ ئەم پێستە فڕێ بدەیت و بێیتە دەرەوە و دونیا بگۆڕیت، ئەوەی دونیا پێشکەشی کردووی بۆچییە، دونیا کارەبای پێشکەش کردووم. ئاوی پێشکەش کردووم، چارەسەری پێشکەش کردووم، ئەم هەموو پزیشکە، ئەم هەموو پۆلیسە، ئەم هەموو ڕێگە و بانە، هەموو ئەمانە لە کاردان بۆ ئەوەی من بژیم، ئەمانە بەرهەمی ئەوانی ترن بۆ من، من چیم پێیە بۆ ئەم نیشتیمانە، من بۆ خێزانەکەم چیم پێیە، من بۆ ئەم دونیایە چیم پێیە، پرسیار لە خۆت بکە. لە سەرەتای سیمینارەکەیا وتم کەسانی گەورە ئەوانەن کە پرسیاری گەورە لە خۆیان ئەکەن، پرسیار لە خۆت بکە بڵێ، بەرهەمی من بۆ ئەم دنیایە چییە؟ من ئەچمە ناو ئەم فەرمانگەیە، ناو ئەم کارگەیە، ناو ئەم نووسینگەیە؟ ئەمڕۆ چ گۆڕانکارییەک ئەتوانم لە دنیادا بکەم؟ چۆن ئەتوانم کەسێکی بەسوودتر بم بۆ خۆم و ئەوانی تریش؟ ئەم پرسیارە لە خۆت بکە، وەڵامەکەی وەرەگریتەوە. شەوان ئاسوودەتر ئەخەوی. سوپاس. چەپڵەیەک بۆ خۆتان. هەر کاتێک حەزتان لێ بوو چەپڵە لێ بەن، چونکە ئەمە ڕای ئێوەیە. ئازادی ئەو شتەیە کە ئەوانی تر بەمن و تۆ یەدەن، یاسا پێمانەدات، کۆمەڵگە پێمانەدات. ئێوە لێرە ئازادن. من ئازاد نیم لە گڵۆپی سووری ترافیک بەم، چونکە یاسا پێمەڵێ هەر کاتێ گڵۆپەکە سەوز بوو بڕۆ. ئەمەیان لە دەرەوە دێت. ئەبێ گوێی لێ بگری و سنووردارتەکات. ئەسڵەن ئازادی یانی ڕێزگرتن لە یاسا، ئێمە پێمان وایە کە ئازاد بووین هەر کارێک پێمان خۆش بوو ئەتوانین بیکەین، ئازادی واتە ڕێزگرتن لە یاسا، بەڵام ئازاد بوون ئازاد بوون کارێکە لە ناخی تۆوە سەرچاوە ئەگرێت، لە ناخی تۆوە دێتە دەرەوە. ئازادبوون ئازادییەکە کە تۆ خۆت بە خۆت تێبەخشیت. لەو گوندی خوێیە وەرە دەرەوە. مەترسە. دیلی بیروباوەڕەکانت مەبە، دیلی بیرکردنەوەکانت مەبە کە لە کۆتایی سیمینارەکەیا جوان ڕاڤەی ئەکەین کە چییە. ئازادبوون کەس ناتوانێت پێتی ببەخشێ و کەس ناتوانێت لێتی بسێنێ. ئازادبوون خەسڵەتێکی ئینسانییە. ئەتوانی جەستەی لەناو بەریت، ئەتوانی بوونی لەناو بەریت، بەڵام ناتوانیت ڕۆحی لەناو بەریت، ناتوانیت قسەکەی لەناو بەریت، ئەمە موڵکی مرۆڤە، موڵکی تۆیە. ئەگەر ئازاد بیت، درۆ ناکەیت. ئەگەر ئازادیت زیاد بێت و ئاستت بەرز بێتەوە، گۆشتی براکەت بە مردوویی ناخۆیت. ئەگەر ئازادبوونت بە ڕادەی پێویست گەیشتبێت، درۆ ناکەی. بۆچی درۆ بکەم؟ چ پێویست دەکات؟ کاتێک دەتوانی ئەمە بکەیت کە ئازادبوونت پەروەردە بکەی. ئەمڕۆش ڕۆژێکە کە ئێمە لەگەڵ ڕێزگرتن لە یاساکان کە لە ناویاندا ئەژین بەڵام لەگەڵیاندا نین ڕێزیشیان ئەگرین ئەم بەشەیان لە دەست خۆمانایە واتە ئەتوانین گەشەی پێ بەین تا بگات بە مناڵەکانمان بە هاوسەرەکانمان بە شوێنی کارەکەمان بە تاکەکان ئەبێ کارێک بکەین ئەوان لە بوونی خۆیان خۆشحاڵ بن. بۆچی دەنگە دەنگەکەین؟ بۆچی لەسەر بیرو باوەڕ شەڕەکەین؟ بۆچی پەلاماری یەگەدەین؟ بۆچی ژن و مێردەکان چەندین سەعات لەسەر بابەتێک شەڕەکەن؟ ئەیانەوێت چی بسەلمێنن؟ ئەیانەوێت چی بسەلمێنن؟ ئەهەوێ بیسەلمێنێ کە من لەسەر حەقم؟ ژیانی خۆی تێکەدات، هاوسەرەکەی زەلیل ئەکات، مناڵەکانی زەلیل ئەکات، چ پیاو چ ژن ئەیەوێ بیسەلمێنێ کە من لەسەر حەقم، دەی ئەم دیلە ئەم لە ئازاد بوون تێنەگەیشتووە. بەڕێزان ئازیزان ئێمە کاتێک دەنگە دەنگ ئەکەین بۆ ئەوەی قەناعەت بە کەسێک بکەین ئامانجی ئێمە ئەوە نییە کە کەسێک ئازاد بکەین ئامانجمان ئەوەیە کە لە زیندانەکەی خۆت وەرە دەرەوە و تکایە وەرە ناو زیندانەکەی منەوە. بەرگری لە چی ئەکەیت؟ لە بیروباوەڕەکەم. بیروباوەڕەکەم. حەزەکەن چیرۆکێکتان بۆ بگێڕمەوە؟ حەزەکەن یان نا؟ یەکێک لە هاوڕێکانم بانگهێشتی کردم بۆ کلاردەشت. تەلەفۆنی بۆ کردم بەڕێز موعەزەمی من و خێزانەکەم هاتووین بۆ ئێرە، ئەگەرەکرێ ئێوەش بە خێزانی وەرن. وتم نا، ئەگەرەکرێ ئێوە وەرن بۆ ئێرە. ئێمە جێگەمان زۆرە و ژووری زیادەشمان هەیە. وتی، نا، ئەگەر مۆڵەتمان بەنێ، حەزەکەین ئێمە میوانداری ئێوە بکەین. شوێنێکیشمان گرتووە. نیوەڕۆ چووم بۆ ئەوێ و پێشوازیان لێ کردین. خێزانێکی گەورە و قەرەباڵخیش بوون. پاشان کە نانمان خوارد، وتیان، بەڕێز موعەزەمی، ئەکرێت کات لێ بکەین کەمێک ئامۆژگاریمان بکەی؟ من دەستم کرد بە پێکەنین و وتم، من ئێوە ئامۆژگاری بکەم؟ یانی چی؟ مەگەر من چیم تا ئێوە ئامۆژگاری بکەم؟ وتیان، نا، کەمێک قسەمان بۆ بکە. منیش وتم، چ قسەیەکتان بۆ بکەم؟ پاشان ئەم پیاوە بە منی وت ئەم خوشکەی من تووشی شێرپەنجەی سینە بووە. ئەم منداڵەنە لەگەڵ باوکیان ئەم خێزانە خەریکە لێک هەڵەوەشێ. هەر جۆرێک بووە کارێک بکا ئەمانە پێکەوە ڕێک بکەونەوە. وتم تێگەیشتم. پاشان چووین لەسەر کورسی دانیشتین و ئەوانیش دانیشن و من دەستم پێ کرد و پێم کردە کەوشی گەورەکانەوە. کاتێ سەیرم کرد ئەم کچە خاچێکی کردۆتە ملی و کتێبی زەردەشت دەخوێنێتەوە. کوڕەکەش لە بەیانیەوە تا ئێوارە خەریکە قسە بە حکوومەت، خودا، پێغەمبەر و دین ئەڵێت بە شێوەیەکی زۆر ناشرین. باوک کەسێکی باوەڕداری پابەندی لە سەدا سەد مەزهەبی. هەمیشە دەنگە دەنگی بوو لەگەڵ مناڵەکانیا ئێوە بە ڕێگەی خراپا ئەڕۆن من منداڵی ناموسوڵمان بەخێو ناکەم لەم ماڵە بچنە دەرەوە دایکی بێچارەش لەم نێوەندەدا گیری خواردووە و ئەم هەموو خەم و خەفەتە لێی کردووە بە شێرپەنجە باوکی خێزانەکەم بانگ کرد دوای ئەوەی قسەکانمان تەواو بوو وتم کاکی فڵان وتی بەڵێ وتم تۆ خەریکی چی ئەکەی وتی، کاکە من موسڵمانێکم خاوەنی بیر و باوەڕم و بەردەوام خەریکم بەرگری لە ئایین و باوەڕەکەم ئەکەم، ئەبێ فەرموودەی خوا پیادە بکرێت، فەرموودەی کتێب پیادە بکرێت. وتم، پێت وایە سەرکەوتوو بووی؟ ژنەکەت شێرپەنجەی گرتووە و ئەمرێ بەم زوانە. چونکە لەگەڵ ئەم هەموو فشارانەدا هیوای باشبوونی نییە، کوڕەکەشت بووە بەدژی هەموو شتێک. کچەکەشت ئەوەندە سەرگەردانە کچێکی موسوڵمان خاچێکی کردۆتە ملی و دانیشتووە خەریکە زەردەشت دەخوێنێتەوە. ڕێزمان هەیە بۆ ئاینەکان بەڵام ئەمە دەریەخات ئەم کچە زۆر شپرزەیە. بەڕاستی توانیوتە بەرگری بکەی؟ پێم وت کاکی فڵان تۆ پێتوایە ئەگەر تەواوی دانیشتوانی سەر گۆی زەوی بڵێن خوا بوونی نییە ئایە خوا بوونی هەیە یان نییە؟ ئەم دینە کە خواوەند خۆی هێناوێتی، خۆی پەیامبەری ناردووە، خۆی ناتوانێت بەرگری لە خۆی بکات، خۆی ناتوانێت بیباتە پێشەوە، تۆ بەرپرسیاری؟ ئەویش بەم شێوەیە کە ڕێک پێچەوانەبۆتەوە، وتی، باشە دەی ئەبێ من چی بکەم؟ وتم، خۆ دەوە بە کە ئەتەوێ پێیان ڕابگەیەنی، باشە؟ ئەو پەیامە دروستانە جێبەجێ بکە، منداڵەکانت خۆیان ئەیبینن، من ئەیبینم، ئەوانی تریش ئەیبینن. ڕەشوە مەدە، ڕەشوە وەرمەگرە، فێڵ مەکە، گزی مەکە، درۆ مەکە، میهرەبان بە، ڕێز لە جۆری مرۆڤ بگرە. هەموو ئەمانە باشترین بانگەوازن. کەمێک بیری کردەوە. وتی کاکە زۆر سوپاستەکەم. پاشان بەو کوڕەم وت کوڕی باش. ئەگەر ئەتەوێ شتێک ڕەتبکەیتەوە سەرەتا بیناسە. من ئەمەوێ بڵێم ئەم دینە خراپە یان ئەسڵەن دینێک بوونی نییە باشە بەڵام سەرەتا بڕۆ بیناسە پاشان ڕەتی بکەرەوە بەڵام تۆ نەتناسیوە خۆ تۆ لەسەر ڕق و کینە قسە ئەکەی ئەو کەسەی لەسەر ڕق و کینە قسە ئەکات چاوی داخراوە نابینایە کاتێک ئەتوانی کاریگەر بی کە ئەو شتە بناسیت و ئارام بیت ئارەزووی تێکدانت نەبێ، ئەمە تێکدانە ئەمە عەشق نیە ئەمە بیناکردن نیە کوڕەکەش ئارام بۆوە کچەکە ئارام بۆوە سبەینێ بێ ئێوە ناخۆش چوینە کەناری ڕوبارێک و خواردنیان دروست کرد خانمەکان کاتێک نانمان خوارد بینیم ئەم پیاوە هات بۆ لای من و وتی بەڕێز موعەزەمی وتم بەڵێ وتی من چومە ئەو گۆشەیە لە تەنیشت ئەو ڕوبارەوە لە ژێر ئەو درەختەیە نوێژم کرد بە کەسیشم نەوت وەرە یامەیە وتم خوا ئاگادارە تۆ ئەمڕۆ گەورەترین بانگەوازت بۆ ئیسلام کرد تۆ پێت وایە کەس تۆی نەدیوە بەڵام زۆر کەس تۆی دیوە ئەو خودایەش کە تۆی خەڵق کردووە ئەمڕۆ لە تۆ خۆشحاڵترە کاتێک بینی ئازاری بەندەکانی نایەی. حەزرەتی موسا و شوانەکە بەیاد هێنەرەوە. هەر کەسە و بە جۆرێک پەیوەندی ئەبەستێت، نابێت هەمووان بە جۆرێک پەیوەندی ببەستن و بە جۆرێکیش قسە بکەن. ئافەرین بۆ تۆ پیاوی تێگەیشتوو. هەواڵێکی خۆشتان بەمێ، ئەم خێزانە ڕزگاریان بوو. ئەو خانمە شێرپەنجەکەی بەرەو چاکبوونەوە چوو. ژیانی ئەو خێزانە گەرمی تێکەوتەوە. کوڕەکە گەڕایەوە، کچەکەش گەڕایەوە. ئەگەر ئەتەوێ بانگەواز بکەی.